تێیبگەین و بەڕێوەی بەرین بۆ خوای تەبارک و تەعالا و خۆشمان لەو هەڵە و غەڵەت و مخالەفاتانە بپارێزین کەوا ئەهلی عیلم ڕەحمەتی خوایان لە بێگویان دیاری کردوین جا ئەو مخالەفاتانی کە ئەکرێ لە ئاستی قورآانی پیرۆزا و کو دوێنێ باسمان کرد ئەوەیە لە پێش هەر هەمویانەوە کە ئینسان بڕوای پێنەهێنێ یاخود بڕوای پێ بێنێ بەڵام نەیخوێنێتەوە یاخود بیخوێنێتەوە بەڵام کاری پێ نەکا یان کاری پێ بکە بەڵام لەبەر خوا نەبێ ئەمانە هەمووی مخالفات بوون برا بە ڕێزەکان جا ئەمڕۆ مسلمانان دەزێنە قورآن قورآانە کاگرن بە دەستیانە و ئەی خوێندنەوە بەڵام ئایا هەموو خوێندنەوەیەک وەک یەک وایە ئایا خوێندنەوەی کەسێک کەوا قورئانەکە بەڕێوەبەرێ لێی بترسێ لە قورئانی پیرۆز لە فەرمانەکانی لە نەهیەکانی بکۆڵێتەوە و تێی بگا و کاری پێ بکە بەو فەرمانانە هەستێکە خی تەعالا لە قورآانەکەی فەرمانی بە بڕواداران کردووە و خۆی لەو شتانە دوور خاتەوە کە خی تەعالا لە قورآانەکەیان نەهی لە بڕواداران کردووە کە ئەویش خۆی لێ دوور خاتەوە ئایا ئەم دوو کەسە وەک یەک وایە؟ کەسێک بۆ دەنگخۆشی و بۆ پارە و بۆ ڕیا و بۆ سومعە و بۆ ئەوە بیخوێنێتەوە کە لەناو خەڵکا پێش بخرێ و بڵێن دەنگی خۆشە و یاخود پارەی باشی بەنێ. ئەم دوو کەسە کەی وەکو یەک وایە؟ یەکێک لەو پەڕاوانەی کە نووسراوە یەک لە زانایان نووسیوێتی سەبارەت بە ئەو بیدعانەی کە لە قورئانا ئەکرێ و ئەو کەسانی کە خوێنەری قورئانن لە کۆن و لە نوێیە پەڕاوێکی داناوە زۆر دوور و درێژ نییە لە کتێبەکەیدا لە پەڕاوەکەیدا باز لەوە دەکا دەڵێ ئەم کتێبەم ئەم ڕیسالەیەم ئەم پەڕاوم کردووە بە چەند بەشێکەوە بەشی یەکەمی باز لەو بیدعاناکە کە لە کۆن و لە نوێە علەمایان ئیشارەتیان پیاوە ئەو کەسی کەوا قورآانە خوێنێتەوە ئەو بیدعانە ئەنجام ئەدا کە پێویستە لەسەری ئەو بیدعانە لەو بیدعانە خۆی دوورخاتەوە یەک لەوانەی کە باسی ئەکا خۆمەژغوڵکردنێکی زۆر زیاد لە حەد کە لە ڕێگەی ڕاست لای ئەیە بە هەندێک لە مەسائللی تەجویدەوە مەسەەن دەرخستنی حرفەکان خۆی دەبێ ئینسانی موسڵمان تەجوید بزانێ لە کوێ ئەو حەرفانە دێتە دەرەوە وەسفی ئەو حەرفانە چییە ئەحکامی ئەو حەرفانە چییە ئەمە باددەی تەجویدە پێویستە ئینسانی موسڵمان بیزانێ بەڵام هەیە زیادەڕەوی لەمەیاکە ئەوەندە زیادەڕەوی ئەکا یعنی لە حەقی معهودی خۆی ئەیباتە دەرەوە بۆی ئەمە یەکێکە لەو بیدعانەی کە عولەمایان ئیشارەتی پێدە ئەڵێن تۆ تەجوید بخوێنە بەڵام ئابۆ و شێوەیە کەوا تووشی وەسوەسەبی وەڵام من ئەو حرفە نەهاتە دەرەوە هەر بیڵیت و هەر دەمتی بۆ بێنیت و بەریت و ناڕەحەتیکەی چۆن دێت لە دوایەوەی کە تۆ خۆت فێرەکەی حتا ئەگەر کەسانێک هەن ناتوانن فێر بن با بۆ شێوازی کای خوێنەوە بی خوێنەوە خی تعالا ئەجریانەتەوە مەبستم ئەوە نیە هەوڵ نەیە خۆی فێرکە بەڵام زیادە ڕەوی لەو قەزەیە یان یەکێکی کە لەو بیدعانی کە باز دەکرێ ئەوەیە کە بەو شێوازە ناخوێنرێتەوە کەوە دەست بە دەست هاتووە لە پێغەمەرەوە سەل الله عليه وسلم بۆ سەحابە بۆ تابعین بۆ تابعی تابعین بەڵکو بە شێواز بە شێوازێک ئەی خوێنێتەوە کەوا لە لوغی عرب دەرەچێتە دەرەوە چێ بۆ لوغی عجەم هەروەها یەکێک لەو بیدعانە باز لەواکە کە بە خوێندنەوە و جۆری خوێندنەوەی ئەهلی فیسق و فجور نەخوێنرێتەوە کە ئەمڕۆ ئەو شتە زۆر باوە برا بەڕێزەکان تەماشای ئەهلی فیسق و فجور کەن لە گۆرانیەکانیانە و نەغەماتەکانیان چۆنە یەت قورآن لەسەر ئەو نەغمەیە خوێنێتەوە ئەو گۆرانیا خوێنێتەوە ئەو لایلایە خوێنێتەوە هەر ڕێک تەماشاکەی قورآانەکە لایلایەکە و بەس چییە ئەوە قورئان ئەخوێنێت و ئەویش کەلیماتی خۆی بەکاردێنێ نابێ ئێمە تەقلید و لاسایی ئەو جۆرە کەسانە بکەینەوە قورآن بە تەقلیدی کەسانێک ئێستا باسیەکات لە ناو پەڕاوەکەیە حتا لاسایی کردنەوەی کەسانێک کە ئەگەر بێت و قورآن باشە خوێندنەوە لەسەر سەوتی ئەو لاسایی ئەو کەیتەوە دروست نییە چ جای لاسایی کردنەوەی ئەهلی فیسک و فجور یان یەکێکی گەلە و بیدعانەی کە ئەکرێت لەسەر ئەو مەقاماتانەی کە ئەمڕۆ پێڵێن مەقامات لەوانەیە گوێتان لێبوو بێ لە تەلەفیزۆن و ڕادیۆکانە و دەستگای بۆ دانراوە ئەو مەقامی سێگایە ئەو مەقامی فلان ئەو مەقامی فلان و ینی معاذ الله قورآن بهێنرێتە سەر مەقامی گۆرانی حەتا ئێستە ئەو جۆرە کەسانە خۆیان ناگۆڕنەوە بە نازانم چی وازانن ئەو پەڕی عیلمیان بۆ ئێمە هێناوە قورآن بخوێنەرە وەک سەلیقەی خۆت هەموو کەسێ بێوێ و نەیەوێ بە شێوەیە قورآانە خوێنێتەوە دەنگێکی هەیە ئەم دەنگە پێویستە لە مسوڵمانانە هەبێ هەتا دەنگی خۆش زیاتر بێ و هەتا شێوازی جوان زیاتر بێ هەرکەمە بەڵام نەک تۆ بچی لاسایی بکەیتەوە و قاعدەی وەدانێت وەرە بەم مەقام و بۆ مەقام و بۆ مەقام و بۆ مەقامە خوێنەرەوە قورآانیان هێنایە ڕیزی گۆرانی و هەڵبەست و ئەو بابەتانە یان تەماشا دەکەی قورآن دەخوێنێتەوە بە شێوازی گۆرانی ئەیهێنێ و ئەیبا ئەیهێنێ و ئەیبا ئەیهێنێ و ئەیبا خۆی لەگەڵ باە قورآن بۆ نەکراوە کاکی من قورآن بۆ کراوە بێتە دەستوری ئەو حیاتە و تۆ حکومڕانی ئەو سەرزەوی پێ بکەی ملی یەهود و نەسارا و مشرکین و کافرانی پێ لە ناوبەری کاتێک کە قورئان وای لێ هاتەوە سەری بۆ بایت و ئەڵڵا ئەڵڵا ئاوهای بۆ بکەی ئەو کاتە یەهود و نەسارا لە بڕۆ بەخوا هەتا بڵێ بێعەقڵە و ئومەتە ئەو قورئانە بۆ جی هاتەوە خۆی بە چێوە مەشغوڵەکە بڕۆن با بۆ خۆیان خەریکی دەنگەکەی خوا بین ئێمەش هەرچی سەرۆتی سامانی ئەو دنیاە بیگرین و حکومڕانی دنیا بخەینە ژێر دەستی خۆمان با مسلمانیش هەر ئاوا بێعەقڵ بێ بۆ خۆی گۆرانی بێش دەرچێ بەداخەوە پێ دەڵێ ئەطیعوا الله وئەطیعوا الرسول بە قسەی خوا و پێغەمبەر بکە صلی الله علیه وسلم تۆ بە دەم و چاوەکەت مخالفەی پێغەمبەرت کرد بە جگەرەکەی دەمت مخالفەی پێغەمبەرت کرد صلی الله علیه وسلم شەرم کە لەو خوایە زۆر جار بیستومانە علەمانە فەرمێ لەوانەیە کەسێ قورآانە خوێنێ قورآانەکە لەعنەتی لەکە تۆی خوێنیتەوە لەعنەتی لەکە ئەڵێ لەعنەتی لێ بێت خۆت بەدەمی خۆت لەعنەت دەخۆ دەکەی شکایەتەکەڵە لەعنەت اللهی على الظالمی تۆ زاڵمی تۆ ستەمکاری خۆت لەعنەت لە خۆ دەکەی یان ئەڵێ ومن یعص الله ورسوله يدخل نارا خالدا فيها ئەوەی عیسیانی خۆ پێغەمەرکە سل الله عليه وسلم خا تاگری دۆزەخەوە تۆ خۆ دەما خوێنیتەوە کەچی عیسیانی ژەکەی ئەو کەسەی کەوا لە پێش هەموو کەسێکەوە بێ شەرعی خوا چۆنە ئاوها جێبەجێی کە ئەو کەسێک کە قورآن خوێنێ چونکە کەلامی خوای خوێنێ ئەو کەسێک کەلامی پێغەمەرە خوێنێ سەل الله عليه وسلم تۆ معقولە شتێک بخوێنیتەوە بڵێ وا بکە بڵێ بە قسەی ناکەم بچی دەنگم بۆ بەکاربێنی گۆرانیم بۆ بەکاربێنی بە گۆرانیەوە بڵێ تەماشاکەن ئاەتەکە پێمان ئەڵێ چی ومن يعص الله ورسوله ئەوەی کەوا سەرپێچی بکە لە خوا و پێغەمەری خوازەوە ئەوەی یاخی بێ لە کەلامی خوا پێغەمەری خوازان ئەوەی بە قسەی خوا پێغەمەری خوانەکە ئەیخینە ناو ئاگرەوە هەتا هەتای بە بۆ خۆی تیا بسووتێ اینجا تۆوا بڵێ بڵێ بە شێوازی گۆرانی بێڵێ بە قسەشی نەکەی بەس بیر لەو کەسە بکەرەوە کامی شاکە ئەو قیرائە بخوێنەرەوە لەوانەیە تۆ بە قیرائەی وەرش بیخوێنیتەوە خەڵک بۆت ڕاست کاتەوە بڵێ غەڵەتت کرد نازانێ بۆ سەر لە خەڵگە شێوێ ئللا گەر پێیان بڵێ بۆیان بیان کرد بڵێ من بۆ قیرا خوێن و ئاگاتان لێبێ یەکی چیکە لەو بیدعانە ئەوەیە کە تۆ تایبەتمەندی ئاەتێک یا سوورەتێ بکەی بە شتێکەوە کە تایبەتمەند نەکرابێ ئاەتێک یا سوورەتێک لە نوێژێکی فەرزا یا لە غەیری فەرزا بڵێ ئەمە بخوێنەوە تایبەتمەندی کەی بۆ نمونە سوورەتی ئەنعام لە ڕکەی ئەخیرا لە شەوی حوتە لە مانگی ڕەمەزان مەسەلەن بڵێ وڵاو مستحب ئەمە هاتووە لە کتێبەکانە لەکە وەلو ئیسە زۆر خەڵک لەم شتانە نازانێ بەڵام لە کتێبەکانە هاتووە یان خوێندنەوەی سورەتی مدەثیر یا مزەمیل یا انشراح لە شەوی مەولودی پێغەمەرا صلی الله عليه وسلم لە عیشا یا لە بەیانیانە ئەڵێ ئەمە پەیوەستە بە لە دایکبوونی پێغەمەر و ساسم با مناسبەکەی باوا بێ یان ئەڵێ باسی ئەو ئاەتانی کە باسی پێغەمەر موسای تا لە نوێژی بەیانە نوێژی بەیانی ڕۆژی عاشورا عاشورا بخۆتان ئەزان ئەو ڕۆژە بوو کە موسا ڕزگاری بێت ئەو ئاياتا ناخوێن تو کە باسی موسای تێ علاسازەوە باسی موسا خوێن و چکە لەو ڕۆژەیە باسی موسا بەبێ بەڵگە یان سوورەتی ئیخلاص لە نوێژی مەغریبە لە شەوی جمعەیە سوورەتی هەردوو سوورەتی خلاص کە قولی الكافرون قل هو الله أحد یا معوذتين معوذتين لە صلاتی مغرب لە شەوی شەمەیە گرێبەستی هاوسەرگیری دەگاکە الفاتحە بە بەرەکەتی الفاتحە ئەچێتە تەعزێ و الفاتحە ئەچێتە هەر شوێنێک و الفاتحە دەی مامۆستا فاتحەیەکی دایە ئەچیتە سەر قەبران وەکو پێغەمبەر بەیان باس گەڵێ مامۆستا صلی الله عليه وسلم بەڵێ مامۆستا و فاتحەیەکیشی دانەدا ئا پێم بڵێ فاتحەیەت لە کوێ هێنا بەس پێم بڵێ الفاتحەت لە کوێ هێنا تایبەتمەندکردنی سوورەتی فاتحە ئێستا زۆر مەشهورە سورەتی یاسین چل جار بەنێتی ئەوەی قەضای حاجاتە لە کوێ هاتوو ئەمە سورەتی یاسین لە کاتی شۆردنی مردووە سورەتی یاسین لە دوای لە کاتی دانانی جەنازەکە هەموو یاچی قورانەکە دێکا کە سورەتی یاسینی بەسەرا بخوێنەوە ئەدی لە کوێ تێنامە ئەسڵەن قورئان خوێندن لەسەر مردوو ئیمامی شافعی ئەفەرمێ پێغەمبەر نەیکردووە سەل الله علیه صحابە نەیکردووە تابعین نەیکردووە لەو کانە خەیرە لە سەبقونا ئیلەیه ئەگەر ئەوە باش وایە بۆ مردووە پێغەمەری کرد سەل الله علیه صحابەی کرد تابعی یعنی تۆ لە پێغەمەر و صحابە و تابعی شارەزاتری لێرە کێشەکە لەوە نییە کە تۆ کاکە بۆچی جا قورآن چی تێدایە ئەم باسی هەناکەین قورآن بیلبیلەی چاوی ئێمەیە، قورئان ڕۆحی ئێمەیە، قورئان مەنهەجی ژیانی ئێمەیە، بەڵام هەمووی وەکو خۆی وەربگرە، شتێک دامەیەنە لە خۆتەوە، خۆ وابزانی لە پێغەمبەر و ساسم سەحابە و تابعین شارەزاتری. یان لە شەوی مەولودا مناڵان کۆکەنەوە دە هەرەکە عشتێک لە قورآان خوێنێ لەکوێت هێنا ئەمە خوێندنەوەی قورآان لەسەر قبرەکان پارە لەسەر وەرگرتنی یان حتا لە تەوافی ماڵی خوایە بەس قورآانە خوێنێ بەس قورآن نهاتوە قورآانە خوێنی بخوێنە دوعاش بکە زیکریش بکە حتا قسەکردنی جایزە لەگەڵ برادەرەکە تا شتێکت پێویستە بێت یان قورآانە خوێنێ لە دوای قورآان کە تەواوی کرد الفاتحە نهاتۆ بڵێ بڵێ الفاتحە بەڵکو هاتووە کە قورآان خوێن قورآانت خوێن ئەڵێ دوعا بکە پێغەمەر سەڵاسن جا ئیمامی ئیبن حەجەری عەسقەلانیە فەرمی ئەڵێ هذا دعاء مخترع من أهل العصر ئەمە هەمووی داهێنراوە لە ئەهلی ئەم عەسرەوە ئەمە کاتی خۆی نەبووە لە زمانی پێغەمەرم شتانە نەبووە سەر عەسر بەس بەداخەوە قەومەکە ئێمە ناخوێنێتەوە نا نا بەس تەقلی دەکەن یەکی چکە لەو بیدعانە گوێی لە قورآانە بێ لە باتی بێدەنگ بێ بە تایبەتی مە لە میسرەکانە زۆرە الله الله الله مەسەلی على محمد الله الله هەوارەکە ئەو خۆی تاالێڵە بێدەنگ بۆ لە نام بێدەنگ نابم بەخوا چۆن بێدەنگم حیفت نەکرد بێدەنگم بەداخەوە یەکێکیکە لەو شتانە کابرا لە کاتی خوێندەوەی قورآە هاوارەکە هاوارەکە دەنگ بەرزەکاتەوە خۆی بورێنێتەوە یان یەکێکیکە لەو بدعانە کە هاتووە لە کتێبەکاندا دەڵێ لە ڕۆژی خەتمە بە ڕۆژوو بە کە خەتمت کرد ئەو ڕۆژە بە بە ڕۆژووە شتی وامان نییە لە حەدیسە نەهاتووە یان دوعای خەتم لە ناو نوێژە کە ئێستا ئەوە زۆرە بە تایبەتی لە حیجاز گەربی تابێت لە هەموو ڕەمەزانێکە لەم ڕەمەزانش لەوانی ئاگاتان لێبێ ئەسڵەن دوعای خەتمی قورئان هەر بیدعەیە لە ناو نوێژە لە دەرەوەی نوێژە ئەوە ڕیسالەیەک هەر دانێری ئەو پەڕاوە کە شێخ بەکرە بوو زێدە و کتێبەکەی خوێنینەوە کتابیشکەی هەیە مەڕویات دوعا خەتمی قورئان هیچی صحیح نییە کە دوعای خەتمی قورئان لە ناو نوێژە بکەی بەڵکو ئەوەی کە هاتووە ئەنەسی کوڕی مالک ڕزای خۆی لە بێڵە کە خەتمی قورآانیەکەت خۆی و مناڵەکانی کۆ کردو دوعاە نەکرد ئەمە لە ناو نێژە وەڵام من با دوعاکە لە ناو نێژا بکەم ئەمە ئەسڵ و فەصلی نییە لە شریعەتی ئیسلام ئەوە مەبحەسی یەکەمی کتابەکەی بوو یەینە سەر مەبحەسی دووهەمی کتابەکەی چوار مەبحەسە دەڵێ یەک لەو شتانی کە زۆر شتێکی ناشرینە ئەو کەسە بەخۆی نازانێت تەقلیدکردنەوەی سەوتی یەکێکیکە ئیمام ئاچێتە پێشەوە تەقلیدی فلان فلان فلان دەنگی زۆر خۆش بوو لە فلان کەس دەچێت کاکە مقلید کەی ئینسانێکی دروستە لاسایی کەرەوە ئێستا تۆ گەر ڕۆشنی خۆتت دەبێ بڕۆ لاسایی ڕۆشنی زەلامێکی کە بکەبزان بێت تێگە چیان نە علەمایان بۆ ئەما فەرمونون چی بابەتەکەی زۆر لەسەر ئەمە نووسیوە تەقلیدکردنەوە و لاسایی سەوتی یەکێکی کاڵە بە هەرکە سەوتی خۆی هەبێ ئەگەر ئەمە تەقلیدمان کردەوە ئیبداع لە سەوتان نامێنێ تۆ بەس تەقلیدی شەخسێ بکەرەوە ئەوە سعد الغامیدی ئەوە نازانم منشاوی ئەوە نازانم حوسەری ئەوە فلان کاکە ئەی ئەو لە کوێ هێنا ئەو تەقلیدی کوێی کرد ئەو خوا پێی بەخشیوە تۆ جواب کە سەوتەکەی خۆت خوا پێت بەخشە شتێکی جوانتر دەرخە بۆ ئومەتی ئیسلام ئەو قورآانە برازێنەرەوە بە سەوتەکە تەقلیدی کەس مەکەرەوە جا لێرەیە بەحسەکەی زۆر نووسیەوە لەسەرەوە مۆزۆڵێ ئەگەر تەقلیدکردنەوە جایز وایە سەحابە تەقلیدی پێغەمبەریان ئەکرد سەڵاو سەلام چونکە کەس نەبوو وەک پێغەمبەر سەوتی خۆش بێ ئێوە بیرکەنەوە بزان ڕۆژێ لە ڕۆژان بیرتان کردوێتەوە لە سەوتی پێغەمبەر سەڵاو سەلام سەحابە لە ماشەڵا سەوتێکی پێوە بۆ هەر حەزت کرد بۆ گوێ لە قورآانەکەی بگری کەچی سەحابە فەرمێ یەک کەسیان تەقلیدی پێغەمەریان نەکردەوە ساڵ خۆیان سەوتی خۆیان هەبوو ئەبو موسای ئەشعەری سەوتی خۆی نەبوو پێغەمبەر صلی الله علیه و ڕۆژێ گوێی لێگرت فەرمی خۆی بۆ مەڵازدا گوێی لە قورآنەکەی گرت دوایی پێی وت وتی وڵا گوێم لێگرتی وڵای بمزانایە گوێم لێگری زیاتر جوانتر مەکرد فەرمی تۆ وتیتە میزمارە من مەزامیری ئالی داود یەک لەو سەوتە خۆشانی ئالی داود کە خۆیان هەیان بوو زەبوریان پێ خوێنەوە تۆش لەوە دراوەتێ ئەبوو موسا ئەوە تەجدیعێکت هەر کە سەوتی خۆی هەبێ نەک تەقلیدکردنەوە ئینجا تەماشاکە لە تەقلید کردنەوەیا چۆنە کابرا ئیمام لە پێشەوە دەی ئەیهێنێ و ئەیبا و خۆیەکە جاروە غڵەت دەکا لە تەقلید دەکە بۆی دەرناچێ ئەخ چۆن سەیری ئەو عالەماکەی دوایی بۆ تەقلید دەکەیتەوە ڕاستە جاری وایە ئینسان سەوتی لە یەکترە چێ بەبێ تەقلید بەڵام بەبێ تەکەلف ئەمە هیچی تیا نییە ئەنی هەر بڵێ مجرد وڵا سەوتی لە فلانە چێت تەواو ئەمە مەزمومەنا بەس تۆ بێ چی بکەی بەعمدی منەمەوێت ئیلا سەوتم وەکووا بێ بە تایبەتی ژنان ێستا ژنان تەقلیدی پیاوانەکەن ئەمە دوو نقطەی حرامی تیایە یەکەمیان تەقلید دووهەمیشیان تۆ بۆ سەوتت بە سەوتی پیاوە چێنی تۆ ژنی وەکو ژن قورآانی خۆت بخوێنەرەوە جاخاوەنی کتێبەکە ڕیسالەکە لەم بابەتەوە زۆری هێناوە لە علەمایانەوە قسەی زۆری هێناوە لە سورەتی صاد ئایەتی هەشتا و شەش پێغەمەری خۆشەویستمان سەل الله عليه وسلم لە قورآانەکە خی تعالی بڵێ ئەی محەممەد من لەوانە نیم تەکلیف تەکەلوف لە خۆم بکەم تەکەلوف تەکەلوف چێ ئەنی بە زۆر شتێ بکەم بۆ نمونە من ئەو پێغەمەری خوایە سەل الله عليه وسلم قورآانی بۆ هاتو ئەوەندە ئەگەێنێ نەچێ شتێکی زیایت بێنێ لەسەر ئەوە تەکەلوفکردن واتە داوا لە خۆ زیاد کردن لەوەی کەوا لە قدرەتی خۆتایە جوان نییە باش نییە حتا لەمام ئاەتانە بۆ مەسەی میوانداریش ئەڵە تۆ چی لە توانای بۆ میوانەکەەوە تەقدیم بە مەچۆ خۆ تووشی قەرز کاتا میوانەکەەوە بە شێوەیەکی جوانتر بەری بەڕێوە مەسەل تەکەلوف شتێکی باش نییە بەڵام گەورەترین شت لە خوێندنی قورئانە چییە برا بەڕێزەکانم ئەڵێ وەلیجتهید العبد فی حضور القلب با دڵی ئامادەی ئەو قورئانە بێ دڵی نەک هەموو مێشکی بزانێت چۆن لاسایی ئەو شخصا ئاکاتەوە دوایی حتاش چی نەتیجەکە زانی بە چیە گەڕێ داواکە خەڵکەکە پێ بڵی ئەفرین بەخوا شتێکی چاکرد یعنی هەموو یشەکەی زەربی سفر کرد بۆ خەڵکی کرد بۆ خی نەکرد تووشی ڕیا بوو نا با تووشی ڕیا نەبی قورآان خوێنەرو بۆ خوا ئەزانە کەست لە دواوە نییە دەستکە بە گریان بەسەر قورآانەکەیە باشترین قاری قورآان و ئەو کەسەیەکەوە لە حەدی ساواری بووە کە کاتێک گوێی جێت لێ بێ گریان و غەم و پەژاری لە دڵایە ئەمڕۆ کوا گریانەکان کوا فرمێسکەکان بەسەر ئاەتەکانە دەبارە بە زۆریش دڵۆ پێ خوێن دڵۆ پێک فرمێسک نایەتە دەرەوە بە زۆر وامان لات و دڵەکەمان ڕق بووە هەر لەوانەی کەوا لەو بیدعانەی کەوا لەمایان باس یەکەن لەم سەبارەت بەم مەوزوع ئاڵێ لە تەراوی حەکانە کابرا ناچێ بۆ مزگەوتی لای گەڕەکەکەی خۆی زوو بە نوێژەکەی بگا بەخوا ڕۆم بۆ چۆ بۆ مزگەوتی ئەو پەڕێوپەر دەنگی خۆشە ئەمڕۆ زۆر هەن لەو کەسانە مشریک مشریک هاوارەکە یا ڕسول الله دەخیلەک ئەوە چێ سەوتی خۆشە بڕۆ لە دوایەوە نوێشکە کورە و مشیکە نوێژەکە دروست نییە والله و نوێژە دروست نییە خوایەکە خۆشترین سەوتیە بوو ئەوڵە یا ڕسول الله دەخیلەک یا عبدولقادر هاوار ئەوڵە یا ئەلمانی من سەر بە تۆم کورە والله نوێژەکەی دروست نییە کاکە با دەنگی هەزار جارەوەی خۆش بێ کەواتە لێرە بێ بڵێن لەبری ئەوی ڕاکەی بە دوای ئیمامی دەنگخۆشە بڕۆ بۆ لای ئیمامێک کە ئیمانێکی جوان و پاک و ڕێک و پێکی هەبێ ئەگەر ئیمامی گەڕەکەت ئیمامی ئەهلی بیدعە و ضلالە بوو ئیمامی شرک و ضلالت بوو نوێش مەکە لە دوای بچۆ بۆ لای یەکێکی کە ئەو هە بڕۆل بەلای یەکێکی کە نەک لەبەر سەوت لە مناڵانەوە دەست پێکە تا گەورەکان با ئەم بابەتە بخوێنینەوە بزانین دەڵێ چی دەڵێ علەمای ئەندەلوس زۆر ڕقیان لەوە بوو مناڵەکانیان لە کاتی فێربوون خۆی بجوڵێنێتەوە تادیبیانە لێیان هەنوو مەکەی ئەوە یەهودەوە ئیشی جوولەکەیە لە کوێوە ئەمە هاتووە تەماشاکرد دەڵێ کیتابێکی داناوە ولو ئەڵێ لا ندری من من خبری هذا الكتاب شێ نازانین ئەم کتابە مەفقودە بەس ناوەکەی مەوجودە دەڵێ وتوێتی ئەمە کتابێک کە باز لەوە دەکا کە کەسێ قورآان دەخوێنێتەوە خۆی دەجوڵێنێتەوە نەهی کردووە لی پاشان دێت قسەی ئەبوو حەیانی نەحیمان بۆ دێنێ کە ناوی محەممەدی کوڕی یوسفیان دەلوسیاڵێ لە تەفسیرەکەی کە ناوی بەحری المحیطە ئەم ئاەتە قورآانی هێناوکە خوای تعالی لە ئایەتی سەد و حەفتا فەرمێ والذین یمسکون بالکتاب ئەوانەی دەست دەگرن بە قورئانەوە یمسکون یعنی تمسکون یعنی دەست دەگرن بە قورئان یعنی ئیشی پێ دەکەن یعنی بە جددیانە یعنی بەس خوێندنەوە نییە و ئەقام و سەلا سەیریکە لە دوای ئەوە ڕەسەن باسی نوێژ دەکە نوێژ زۆر گەورەیە ها ئەوانەی دەست بە قورآانەوە دەگرن نوێژ دەکەن بۆیە سەحابە هەمووی کۆدەنگە لەسەر نوێژ دەکەر کافرە وەڵا نوێژنەکەر کافرە ئاگادار بن سەد هەزار جار ئیمانی بەخوا بێ خۆ شەیتانیش ئیمانی بەخوا هەبوو هەر کافر بوو ئینا لا نضیع ئەجر المصلحین خوای تعالی فەرمێ ئێمە ئەجری چاکەکاران ئەوەی چاک ئەکات و شت چاکەکات و دین و ئیمانەکەی خەڵکی کە تێک چۆ چاکیەکە ئیسلاحیەکە ئێمە ئەجری ئەوانە بەزایە ناین ئینجایەتەکە فەرمێکی وإذ نتقنا الجبل نەتەقنا یعنی چی؟ ئەنی ڕەفانە ئەنی بەرزمان کردەوە جەبەلەکە جەبەلی تورە کە جەبەلی تورمان بەرز کردەوە بەسەر کێە بەسەر یەهودا یەهود زۆر وعد شکێن بوون ها ئەو یەهودانە هەر لە دێرینەوە تا ئێستا وعد شکێنن بێوەعدن بێوەعدن زۆر بێوەعدن با ئەم گەلە کوردەی ئێمەش بە وەعدی یەهود نەخڵەتێ، بێ وەعدن وەعدیان لەگەڵ خوا شکان، لەگەڵ پێغەمبەر شکان صلی اللە علیە وسلم، لەگەڵ هەموو خەڵک شکان و دەشیشکێنن، بەس بەداخەوە کەسانێک پێیان ئەڵەخڵەتێ. یەهود هی ئەوەیە تۆ وەعدی پێ بڕوا بکەی، خوا فەرمێ جل وعلا وإذ نتقنا الجبل فوقهم كأنه ظلة ئەوە نە پەیمان شکێن بوو نەزانی خواچی لێکردن کێوی طوری هەڵگرت خستیە سەر تەوقی سەریان وتی خوای تعالی فەرمی ئەگەر تەورات بە جوانی بەڕێوە نەبن ئەم شاخەتان بەسەرا ڕووخێنم وتیان باشە خوایە بە قوربانم بەس بەسەر چاو بەڕێوەیە بێت کە شاخەکەی هێنایە خوار و دیسانەوە پەیمانەکەیان شکانەوە پەیمانی خواشکێنن وظنوا أنه واقع بهم یەعنی ئەیقەنو ظەنو لێرە ئەیقەنو یەقینیان وابوو ئێستا کەوێتە خوارەوە بەسەریانە وەرە تۆ شاخ بە چاوی خۆت ببینی لەسەرتەوە خوا بەرزی کردەوە بڵێ گەر بڕا بۆ قورآانە بۆ تەوراتە نەکەی من ئەیەم بەسەر تا بڵی باشە باشە دوایش کە خوا لای برد دیسان و عادەکە پشتێنیتەوە ئەو ئەو پەڕی بێوەعدی نییە فەرمووی خوذو ما آتیناکم بقوە خوای تعالی داوای لێکردن ها ئەو تەوراتە بەو پەڕی جدیت بەو پەڕی ڕێک و پێکی وەربگرن وەلای مەخەن پشتگوێی مەخەن خۆ لە جێلی مەدە لەو تەوراتە واذكروا ما فيه لعلكم تتقون بیکەن و بزانن چەند وعد و پەیمانی خوای تعالای تا کە لە ئێوەی وەردەگرێت بەڕێوەی بەرن فەرمانەکانی جێبەجێ بکەن تەورات لەسەر شکڵی لەوح هاتە خوارەوە، خوای تەعالا بە دەستی خۆی نووسیویەتی و لە ئاسمان هێنایە خوارەوە لە کێوی طور یایە دەستی موسا، موسا وەریگرت، ئەلواحەکانی بە دەستی خۆی وەرگرت، ئەلواح بریتییە لە پارچە تەختە تەوراتی لەسەر نووسرابووە، فەرمانی خوای لەسەر نووسرابوو، فەرموودەی خوای لەسەر نووسرابووە، دەڵێ کە بڵاوی کردەوە، لەمانە شەڕە کە بڵاوی کردەوە، ئەمەش یەکێکی کە بوو لە باسی کتێبەکە باسێکی تر کە زۆر گرنگە بریتە لە خوێندنەوەی قورآن لە نوێژی جمعە بزانین چۆنە یەک لەو شتانی کە باسی کردو دەڵێ پێغەمەری خۆشەویستمان سەل الله عليه وعليه وسلم لە نوێژی جمعەیە بە سێ شێوە لە دوای فاتیحە قورآانی دانەوە بۆ ئیمامەکە کە بەو شێوازە بەو سوورەتانە بخوێنێتەوە کە بێتێ لە هەردوو سوورەتی جمعە و منافقون واتە لە ڕکات یەکەم جمعە بخوێنێتەوە سوورەتی جمعە لە رکاتی دووەم سورەتی المنافقون ئێستا گەرەوە بخوێنێتەوە خەڵک چی ئەڵێ لە رکات یەکەم سورەتی جمعە بە کاملی ئەوە ئێمە سورەتی جمعە جاری وهایەکەین بە دوو بەشەوە خەڵگەڵێ زۆرە وەرە لە رکات یەکەم بیخوێنەرەوە پاشان لە رکاتی دووەم سورەتی منافقون هەمووی بە کاملی ئەمە یەک دوو یان سورەتی جمعە و غاشیە یان سورەتی سەبیح و غاشیە ئەمە هاتووە لە سنت کە تۆ لە جمعە ئیمامەکە بیخوێنێتەوە سبح اسم ربك الأعلى لەگەڵ هەلەتاکە حديث الغاشیە صلی الله علیه وسلم زۆربەی خەتیبەکان وانە ئێستا بابەتەکەی کە باسی دەکا قورآانەکەی کە لە نوێژەکە دەیخوێنێ دێت ئەو ئاەتانە دەخوێنێ کە لەوێ باسی کردووە دەڵێ و بدعەیەکە لە بدعەکان پێغەمەر وای نەکردوە سەر لە لاویسە پاشان